دوای ئەوە سێریان ئەکرد کێ خاوەن ئەم مردوێیە نەیان ئەزانی کێیە بۆ هەمووی ئەگریا هەر یەکێک لەوان وای ئەزانی کەوا خۆی مردووە و نایانە لە قەبر ئایا چی کردەوە و کردەوەی چی ئەنجام داوە لە ژیانی دنیاە مەشغول نفسی خۆی ئەبوو و ئەگریا و ئێمە ئێستا کەوا یەکێک لە ئێمە ئەمرێ ئەیبەین بۆ قەبرسان واللەهی سەیری دەوروبەری خۆمان ئەکەین لەو کەسانەی کەوا هاتوونە بۆ قەبرسان دەنگیان بەرزە بە خەنینە و کاتێک گوێیان لێ ئەگری بزانم گفتوگۆیان چییە سێرەکەن باسی دنیا ئەکەن باسی رزق و رۆزی ئەکەن هیچ عبرەت وەرناگرن کەوا ئەو کەسەی کەوا مردووە یەکێک لە ئێمە بوو ئاوها لە ژیانە بوو مردن لە خەیاڵیان نەبوو بەس مردن یەقەتی یەقەی ئەوی گرد و و تۆیش ماویتەتەوە براکەم